کاسێتی یەکەم لە دیوانی قانع لە کۆکردنەوەی لە کۆکردنەوەی بورهان قانع دیوی دووەم لە لاپەڕە نۆزدەوە هەر ئەو شەوە لەوبەر سنوورەوە ئەیگرن و لەگەڵ وریای کوڕی ئەیانبەن بۆ بەندیخانەی قەجەر لە تاران و ماوەیەک لە بەندیخانە ئەیانهێڵنەوە. لە کاتی ئەو بەندیەدا نەخۆشیەکەی زۆری بۆ دێنێ و هیوا بڕاوی ژیان ئەبێ و بەم جۆرە باسی بەندیخانەکەی دەکات. ئاخرین ماڵی ژیانم کونجی بەندیخانەیە. ئەم کەلەپچە مەرهەمی زامی دڵی دێوانەیە بووکی ئازادی مەوێ خوێنم خەنەس بۆ دەست و پێ ئەڵقە ئەڵقەی پێوەنم وەک پڵپڵە و لەرزانەیە گەرچی دوشمن وا دەزانێ من بە دیلی لاڵە بم باش بزانێ کونجی زیندانم قوتابی خانەیە گرتن و لێدان و کوشتن عامیلی ئازادییە تۆپ و شەستیر و کەلەپچە لام وەکو ئەفسانەیە بیری ئازادیم لە زیندانا فراوانتر ئەبێ قوڕ بەسەر ئەو دوشمنە هیوای بە بەندیخانەیە گەر بە ئازادی نەژیم مردن خەڵاتە بۆ لەشم نۆکەری و سەردانەواندن کاری نامەردانەیە چاوەڕوانی شۆڕشێکم عالەمێ ڕزگار بکا میللەتم بۆ ئەو مەبەستە کردەوەی شێرانەیە. چەکی شۆڕشگێڕی من نووسین و بیر و باوەڕە، ڕاپەڕینە، هەڵمەتە پڕ نەعرەتەی کوردانەیە. قانعم ئەمڕۆ لە زیندانە بە ئازادی ئەژیم. سەت هەزار لەحنەت لەوەی وا نۆکەری بێگانەی کە لە بەندیخانەی قەجەر بەردەدرێت دەگەڕێتەوە بۆ ناو ئەو بارە ئاڵۆزەی تایدا دەرباز بوو بوو جارێکی تر دێتەوە ناوچەی پێنجوێن و لە سەرەتای بەهاری 1965دا بە ماڵەوە لە دێی لەنگەدێ لە ناوچەی شلێر نیشتەجێ دەبێ و هەر بە هەمان نەخۆشی لە حەوت ی پێنج ی هەزار و نۆ سەد و شەست و پێنج دا لە تەمەنی شەست و حەوت ساڵیدا بە دەم گۆشەگیرییەوە کۆچی دوایی دەکات. تەرمەکەی لە گۆڕستانی شێخ ئەوڕەحمان کە گۆڕستانێکی بچووکە و کەوتۆتە بەری ڕۆژاوای دێی ناوبراوەوە نێژراوە. لەسەر سێ پارچە بەردی مەڕ مەڕ کورتەیەکی مێژووی ژیانی و ئەم چوارینە شێعرەی خۆی لەسەر نووسراوە. نەبوو ڕۆژێ لە کوردستان سەرۆکێ یاخۆ خەمخوارێ هەمیشە بۆ ئەبێ کوردان بەڵا و ناسۆی لێ بارێ. ئەگەر مردم لەسەر قەبرم بنووسن تۆخوا یاران شەهیدی عیشقی میللەت بووی کەچی نەتدی پەلاوارێ. گەلێک نووسینی بە چاپ نەگەیشتووی لە سەردەمی ژیانی خۆیدا فەوتاوە و گەلێکی تریشی دوای خۆی لەناو چووە لەوانە بەندی دووەمی پاشمەرگەکەی جگە لە نووسینی جگە لە نووسین سێ سەد فلس پارەی لە شوێن بەجێماوە. بە ماڵەوە ئەم شوێنانە گەڕاوە. دۆڵاشی مەریوان کانیسانان، کاڵی خوار و کاڵی سەروو، نێ، کەوڵۆس، بانی بۆک، نەوێ، جافران، سێوسێنان، نەوتی، دارۆخان، وەڵانە، بەرزنجە، سادەوە، پێنجوێن، بانە، لە پاش کۆچی دوایی بەشی یەکەمی شیعرەکانی کە ناوی گوڵاڵەی مەریوان بوو لە چاپ درایەوە. لە گەڵ بەشی یەکەمی پاش مەرگەکەی چاپ کرا، بۆ چاپی شیعرەکانی تری ڕوومان لە زۆر کەس و دەزگای خاوەن پیشەی ئەدەبی نا کە بۆمان چاپ بکەن بەڵام بەداخەوە نەیان کرد و یارمەتیان نەداین. ساڵی هەزار و نۆ سەد و حەفتا و چوار بەهۆی بەڕێز مامۆستا دکتۆر ئیحسان فوادەوە بەڕێوبەرێتی گشتی ڕۆشنبیری کوردی داوای زۆربەی شێعرەکانیان کرد و لە قەوارەیەکی مامناوەندیدا چاپیان کرد. ئەم کتێبەی ئێستا لەبەردەستدایە هەوڵێکی زۆری بۆ دراوە تاکو کۆکراوەتەوە. و نووسراوەتەوە و بە چاپ گەیشتووە، بەو هیوایەی کە لە بەری خزمەتێکی ئەدەبی پڕ کردبێتەوە. شاعیر زۆر حەزی لە سەیران و گەشت و ناوگوڵ و گوڵزار و سەوزایی کردووە، لە زستان بێزار بووە و هەمیشە شەیدای دیمەنی گوڵ و وەرزی بەهار و شنەی شەماڵ و دیمەنی وڵاتی، کوردستان، بووە و هەروەکوو لەم شیعرەدا دەردەکەوێ. پلە بە پلەی شعرەکانی ڕوخسار و ناخی ژیان و باری کۆمەڵایەتیی و قۆناغانەی تیا دیارە کە تیادا ژیاوە و پیایاندا ڕۆیشتووە. ناوەڕۆکی شعرەکانی ئاوێنەی واقعی تاڵی ژیانی خۆی و کۆمەڵی کوردەواری و هاوچەرخی خۆی نیشانەدا، بەڵام ڕوخساری تەکنیکی شعرەکانی هەر لە ناو چوارچێوەی شعری کلاسیکی و کێشەکانی عەرووزدا هەر وەکوو لەو سەردەمە باو بووە دادەڕشت. قانع شاعیرێکی نەتەوەیی و تا ڕادەیەک بە جەرگ بووە و بە تەنگ گەل و نیشتیمانەکەیەوە بووە. هەژاری و دەستکورتی ئەم شاعیرە بەڵگەی نەفس بەرزێتی بووە، چونکە چونکە گەر یەکێک ویستبێتی یارمەتی ژیانی بدات لێی وەرنەگرتووە. بۆیە لە شعرێکیدا وتویەتی. لە تۆزی ئاشەدا غەرقم لە تەوقی سەر هەتا ئەژنۆم بەڵام چەندە خۆشە ئەو تۆزە کار خۆم ئامێرم بۆ خۆم لە ترسی ئەمری مافەوق و نە ترسی ئەمری مافەوق و نە مەحکومی بەراتی تۆم لە سایەی زەحمەتی قاچ و سەروشان و دەس و ئەژنۆ. زۆر جار ببورن بە شەوان کۆڕاسایی لە ماڵەکەیانە کۆ دەبوونەوە و دەستی دەکرد بە خوێندنەوەی شاری ساکار و لە ڕوو کە داکۆکی لەسەر قازانجی جوتیارەکان دەکرد ئەو شارانەی کە دەچوون بە گژ دەرەبەگایەتیدا لە کۆڕی شەوانە و دانیشتنی مزگەوت و بەر بە ڕۆچکەکاندا بۆ خەڵکە هەژارەکانی دەخوێندەوە. زۆربەی شاری ئەو شاعیرانەی کردووە بە پێنج خشتەکی کە پەیوەندی فکری و ئایدیۆلۆژی لەگەڵیاندا هەبووە، کردەوەکانی بە ڕێبازی فکری خۆیدا دەڕۆیشتن. هیوادارم بە پێشەکیە تا ڕاددەیەک شاعیرم بە خوێنەران ناسیبێت و یا ناساندبێت و، بە لە چاپدانی شعرەکانیشی کارێکی بە کەڵکم کردبێ بورهان قانە 1970. نامە گۆڕینەوە بە شێعر پرسیارێکی مێژوویی لە پایەبەرز محەممەد ئەمین زەکی بەگ، قانع، ژین، ژمارە پێنج سەد و هەشتا و چوار ی هەزار و نۆ سەد و سی و نۆ. مامۆستای زانا سەرچاوەی عیرفان، تەئریخ نووسەکەی خاکی کوردستان، یاخوا هەر بژیت تا دێر زەمانە بۆ خزمەت کردن ئەم کوردستانە ئەژدادی خۆمان نەبوو لە بیرمان نەمان ئەزانی باو و باپیرمان زیندووت کردەوە حاڵ و ئەحواڵمان هاتینە ڕیزی دراوسێ ماڵان گشت کەس ئەزانێ کە کوڕی کێیە باو و باپیری خەڵکی کام دێیە ئێستەش بەندەی خۆت لە قەرەداغم بۆ دیتناسە دڵ پڕ لە داغم هەیکەلی گەورە لە دەربەند گەورە نازانین شەرحی حاڵی چ دەورە ئایا ئەم پیاوە کوردستانیە یا خۆ عیسەوی یا عیبرانیە مەمنونی لوتفین بۆمان مەعلوم کەیت لە ڕۆژنامەی ژین لە سێی ڕەمەزان هەشت شیعرم بینی زۆر شیرین و جوان پێنج شیعری ئەوەڵ شایستەی شوکرە سێ شیعری دواییش پرسینی فکرە ئەڵێن هەیکەلی دەربەندی گەورە نازانین چییە و هینی چ دەورە عولەمای یاسار بۆ ئەو تیمسالە ئەڵێن پاشماوەی چەند هەزار ساڵە قڕاڵی ئاکاد نارام سین ناوێک چل و حەوت عەسرە هەڵسا بە تاوێک بۆ شەڕ هاتە سەر لۆلۆ و گۆتۆ لە قەرەداغدا داوا گەرم بوو لە دوای شەڕ لۆلۆ و گۆتو ئەشکێنێ مەلیک ساتوونی دەرئەپەڕێنێ باسی ئەو شەڕە و ئەو بگرە و بەردە نووسراوە یەکێک لەسەر ئەو بەردە چەکی ئەو حەلە تیر و کەوانە لە لای هەیکەلدا دیارە، نیشانە. وەک دارتاشیان ئەو شاخە گەورە، وەک دار تاشیان ئەو شاخە گەورە، کردیان بە تیمسال لە دەربەند گەورە. لە دوای سی عەسرێک ساسانی هاتوون، زۆر تیمساریان بوو بە دەسەڵات بوون دەمەتەقەی شاری لە نێوان قانێ و گەلێک لە شاعرانی هاوچەرخی خۆیە بووە و تەنانەت هەندێکی شیانی نەدی بوو بۆ نمونە مەدۆشی شاعیر بەر لەوەی قانع ببینێ لە ڕۆژنامەی ژیندا لە سلێمانی ئەم شعرە بڵاو دەکاتەوە بیستبووم قانع هەیە و شاعیرە فەیلەسوفێکی زانا و ماهیرە هەر کەشکۆڵێکیم ئەکەوتە بەر چاو یا گۆڤارێکم ئەدی ناو بە ناو بە شعری قانع ڕەنگین کرابوو لای هەموو کەسێ تەحسین کرابوو گەلێ شعریشم لای خۆم نووسیبوو زۆرم لا جوان بوو خۆیشیم نەدیبوو هەرەم وت خۆزگە ئەم شەمامەیە بۆنی وا خۆشە ڕەنگی کامەیە بەڕێ کەوتوە بوو خۆی هات بەوێدا بە بێ تاقەتی ئەڕۆی بەڕێدا وتیانەوەتا مژدەمان بەرێ منیش سەرێکم کێشایە دەرێ کە دیم زەلامێک زەبەلاح و بەرز چڵکن خواروخێچ وەک سێوی بنارز گڕی تێبەردەی بۆسۆی لێ نایە زۆر پەشیمانم خۆزگە نەمدیایە درۆ بۆ بکەم قسەی ڕاست خۆشە کە دیم وام زانی دەمار فرۆشە تێر تێر پێکەنیم بەم سینەمایە وتم چۆن شاعیر ئاوا ئاوایە ئەم هۆنراوانە هی ئەم پیاوەیە ڕاستە کە خەزنەش لە کەلاوەیە هاوڕێیەکی خۆم لێم هاتە پێشێ وەختە بوو گوێچکەم لە بن دەرکێشێ وتی هەی نەفام دەمی خۆت بگرە ڕەخنە لە سیمای شاعیران مەگرە شاعیر کەی لەمە چاکتر ژیاوە نابینی پاکی بە خەم فەوتاوە پیرەمێردی ڕۆژنامەنووسیش ئەم تاکە دێڕە شیعرەی لە کۆتاییەکەوە نووسیبوو، ڕەخنە لە کاری خوایی مەگرە، بۆچی پیرەمێرد لەو پۆشتەترە؟ وەڵام، قانعیش بەم شیعرانە وەڵامی دەداتەوە. برای خۆشەویست یاری نەدیدەم شاعیری بەرزی زۆر پەسەندیدەم لە برادەران بۆ منت پرسیبوو لە ناو گۆڤارا شعرت نووسیبوو منت نەدیبوو کە ئایا چۆنم پێت نەزانیبوو کە کەوڵە کۆنم نووسیبووت هەرگیز بۆسۆی لێ نایە زۆر پەشیمانم خۆزگە نەمدیایە. بەڵێ ڕاستەکەی هەمیشە ڕووتم چڵکن و پڵکن وەک مەڵکەمووتم هەتا شاعیری کوردستانت بم دەبێ هەر شەڕ و شیتاڵانت بم. بۆچی براگیان هەر فاسۆن پیاوە قۆندەرەی تازە خاوەنی ناوە کراس و کەوا خادمی هۆزە نێزەری زلە هۆی بەرزی کۆزە برای شیرینم خۆ تۆ شاعری زیرەک و زانا تەواو ماهیری مادامێک کە خۆت گەوهەر فرۆشی بۆ کزی شاعیر بۆچ تێ ئەکۆشی شاعیر وەک دەهۆڵ لە دوور دەنگ خۆشن، لە نزیکەوە دارێکی بۆشن. باوەجود ڕووتی هیچ عەیبی نییە، کە پارە نەبوو دەسەڵات چییە؟ پارە بە جۆرێک دێتە دەس ئینسان، شاعیر ئەو پارە ئەکا بە سندان. شاعیر بۆ پارە هیچ ناکا پەلە ئارەزووی شاعیر هەر بەرزی گەلە کام شاعیرت دی دەس و چاو پاک بوو لیباسی بەری فاسۆنی چاک بوو سەعدی فەیلەسووف تەواو دنیا بوو مامۆستای هەموو شاه و گەدا بوو بە پێخاوسی لەم ماڵ بۆ ئەو ماڵ ئەسووڕایەوە سا بە هەر ئەحواڵ هیچ کەسێک نەیوت بۆچ سەعدی ڕووتە؟ بۆچی ناشرین وەک مەڵکەمووتە؟ ئیتر با بەس بێ برای شیرینم منیش هەر ئەڵێم یاخوا نەتبینم. جەژنە پیرۆزە جەژنت پیرۆز بێ بە گیپەی کوڵاو بە گۆشتی قەڵەو بە هەڵمی پڵاو هێن تامەزرۆ بووین ئێمەی دوورە چێشت هێشتا نەکوڵابوو دەنکمان نەهێشت وەڵام لە تۆش پیرۆز بێ برایی کرێکار چێشتم نەدیوە نەپار نەپێرار هێندە بزانە کاکی خاوەن چێشت لە دنیا دەرچوو بۆ ئێمەی جێهێشت تێبینی ئەم شعرە هی مامۆستا هەژارە و لە بۆ کوردستاندا ئاوا هاتووە قانعی شاعیر پێش جەژنێک هەڵی پێچام و دوو بەیتی جێرنە پیرۆزەی بۆ بنووسم تا لە کارتێکدا چاپی کار بیفرۆشێ تا لە کارتێکدا ببورن چاپی کا و بیفرۆشێ منیش ئەم دوو بەیتەم نووسی جەژنت پیرۆز بێ کوردی زگ قوپاو دەرخۆنە لاچێ دەرکەوێ پڵاو هێندە تامەزرۆ بووین ئێمەی دوورە چێشت هێشتا نەکوڵابوو دەنکمان نەهێشت. و هەروەها لە دەستنووسێکدا لای کاک محەممەدی مەلاکەریم بەم جۆرە دەستمان کەوت ئەو کەسەی ئێمەی بەم دەردە گەیان لە دنیا دەرچوو تۆپەکەی تەقان قانع ڕووخۆش و نوکتە پەزێر و قسە لە ڕوو بووە، لە هەر کۆڕ و کۆمەڵ و کۆبوونەوەیەکدا بەشداری کردبێت بە زوویی دەرکەوتووە و ناسراوە. کردەوەکانی و قسەکانی سەرنج ڕاکێش بوون. ئێستا لەم بەشەدا هەندێک بەسەرهاتی بچووکی باس دەکەین کە پەیوەندی بە واقعی ژیانیەوە هەیە. قانع مناڵ دەبێ و بێ دایک و باوک شەوانە لەسەر تەنووران ڕۆژی دەکردەوە. لەگەڵ کۆمەڵێک مناڵی وەک خۆی لە کۆڵانێکدا لە دێی دۆڵاش کە نیشتەجێی باب و باپیری دەبێ یاری دەکات ئاغا سید حوسێنی خەڵکی چوار یا خەڵکی ببورن چۆڕ بەوێدا بە سواری دەڕات و وەسپەکەی پێ بە خانۆچکەی مناڵەکانە دەنێ و دەی ڕوخێنێ قانا دەستەکە بە گریان پیاوێکی بە ساڵاچوو کە لە بن دیوارەکەدا دانیشتوو دەبێ بە ئاغا سید حوسێن دەڵێ ئەو مناڵەی دەگری محەمەدی کوڕی شێخ قادری شێخ سەعیدی دۆڵاشە. ئاغا سەید حوسێن دادەچڵەکێ و دەڵێ بۆچی بەم شێوەیە؟ وەکوو بێ کەسێک دەژی. پیاوە پیرەکە دەڵێ پاش لێقەومانیان بە دەست دەرەبەگەکانەوە ڕایانکردە بناری شارەزوور کە شێخ قادری کە شێخ قادر عەمری خوای کرد ئەمیش بە بێکەسی هێنایانەوە بۆ دۆڵاش و مامەکانیشی نازی ناکێشن ئەویش دەڵێ بەرزی کەرەوە و گیدەرە دەستم لە کابرای وەردەگرێ و بە سواری دەیباتەوە بۆ دێی چۆڕ هەر لە ناوچەی مەریوان ئینجا قانە خۆی ئەیگێڕایەوە و دەیوت لە بیرم دێ ئاغا سەید حوسێن بە دەستی خۆی بە ئاو و سابوون لە ناو تەشتێکدا شۆردمی و دەستێ جلی تازەی مناڵانیان بۆ هێنام کردمە بەر و زۆری پێ نەچوو لای مەلا لە قوتابخانە دایاننام ئەمە بوو بە سەرەتای فەقێیەتی و خوێندەواریم و تەنانەت لە شعرێکدا وتویەتی هەزار ڕەحمەت لە ئارامگاهی بەرزی سەید سۆڕی هەزار ڕەحمەت لە ئارامگاهی بەرزی سەیدی چۆڕی کە منداڵ بووم بە لوتفی خۆی مەساری ژینمی گۆڕی. قانع بە فەقێیەتی سەرێک لە مەریوان دەداتەوە و دەچێتە دیاری کەلاوە ڕووخاوەکانی دێی دۆڵاش لە سەربەردێک دادەنیشێ و هەناسەیەکی سارد هەڵدەکێشێ و دەڵێ ئەگەرچی پەردەوازەی ئەم دیارەم خڕیداری دۆڵاشی مەهڕوخانم یان بەو هەناسە ساردیەوە دەڵێت وەتەن خاکت بە مژگانم مەکێڵم لەبەر تەحسیلی عیلمە جێتە هێڵم وەیان کە ستایشی گوێزەبەی خان دەکات و دەڵێ ئەگەر زاهید دڵی زەوقی تایە دەبا بێتە نیپاری گوێزە بەیخان. کە دۆڵاشم هەموو بوو بە کەلاوە چ زەوقێکی تیا نەما خاکی مەریوان لە کاتێکدا لە شاری کۆیە فەقێ دەبێ بیری ناوچەی مەریوان دەکاتەوە و دەڵێ مەریوان فیکر و هۆشم هەر بە تۆیە دەروون ڕێش و سەراسیمەم لە کۆیە لەگەڵ مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیسدا دۆستایەتیەکی سۆبەتینیان دەبێ لە سەرەتایی شەستەکاندا دەبێ فەقێ تایەر ناوێکی خزمیقانە دێت بۆ لای و داوای لێ دەکا نامەیەک بۆ مامۆستا مەلا عەبدولکەریم بنووسێ بەڵکو لە حوجرەکەی مزگەوتی گەیلانی لە بەغاوەری بگرن و بخوێنێ ئەویش ئەم چوارینە شیعرە فارسیەی سەعدی وەکوو لای خوارەوە دەگۆڕێ و بۆ مامۆستا مەلا عەبدولکەریمی دەنێرێ. ئەی کەریم کە ئەز خەزانەی عیلم گبر و ترسا وظیفه خورداری طاهر ما کجا کنی محروم تو که با یابه ها نظر داری تو که با یابه ها نظر داری واتە کە لەگەڵ عەرەبا تۆ دەستت تێکەڵ کردووە ڕۆژێکیان ڕێی دەکەوێتە تەکیەی شێخێک لە ناوچەی شلێر لەو کاتەدا شەکر و چا دەگمەن دەبێ شێخەکە بە قانع دەڵێ بە زمانی ئێمەوە کاغەزێک بۆ خان بنووسە لە دارۆخان باڵک و نەختێک شەکر و چا بۆ تەکیە بنێرێ. ئەمیش ئەم چوارینە شێعرەی سەعدی هەر بە فارسی دەگۆڕێتە سەر باسکەی خۆیان. ڕووی بەر داروخان و می گوویم هەر سەحەرگاهی کە باد می ئاید. ئەی کە سندوقی قەند و چاداری هیچت ئەز بەندەێ یاد نیاید؟ ماڵی لە دێی کەوڵۆز دەێ ئەچێ بۆ دیدەنی مەلایەکی برادەری بۆ هەوار موبارەکی لێ کردنی. تەنها سەگێکی دەێ بە دیاری دەیبا بۆ مەلاکەی هاوڕی. هاوڕێکەی زۆر سەری سوڕ دەمێنێ و لیدەپرسێ ئەم سەگەت بۆچی هێناوە ئەویش دەڵێ لە بەر دوو هۆ یەکەم هیچ نەبوو بە دیاری بۆتی بهێن و دووهەمی شەمسەگە نان دەخوات منیش نانم نییە بیدەمێ بە ڕێبواری ڕێیەکەوێتە دێک و زستان دەبێ شەو لە مزگەوتی دێکە دەمێنێتەوە گەلێک گوێ لە قسەی دانیشتوانی مزگەوتەکە دەگرێ، مەلای دێکە قسە بۆ خەڵک دەکات و دەڵێ، هەر کەس بە ئەنقەست چڵە پووشێک لەسەر خەرمانی یەکێکی تر هەڵبگرێ یان بە بێ پرسی خاوەنەکەی بیکات بە ژێر ددانیا، لە قیامەتدا حەفتا هەزار ساڵ لە ئاگردا دەیسووتێنن. قانعیش خۆی پێ ناگیرێ دێتە وەڵام و دەڵێ، مامۆستا لەسەر چڵێ پووش، هەفتا هەزار ساڵ زۆرە خزمێکی شاعیر کچێکی خۆی دەدا بە مەلای دێکەیان کە مەلاکە زۆر بە تەمەن گەورە دەبێ قانە بە خزمەکەی دەڵێ بۆچی ئەمەت کرد ئەویش دەڵێ لەبەرەوەی کوڕەکەم بکات بە خۆی واتە کوڕەکەم وەکو خۆی فێری خوێندەوار بکە یا فێری خوێندەواری بکە ئەمیش دەڵێ پەلەت نەکردایە هەر کات کوڕەکەت گەورە بوو ئەبوو بەخۆی واتە ئەبوو بە مەلاکە بەو مانایە گوایە جیاوازی نێوان کوڕە نەخوێندەوارەکە و مەلاکە تەنها گەورەی تەمەنە کۆمەڵێک لە دۆست و برادەرانی قانع پێی دەڵێن دوکانداری بکات ئەویش دەڵێ ئەگەر خوابزانێ دوکانی کڵاو فرۆشتنم هەیە ئادەمیزاد بە وێسەر دروست دەکا مەلای دێی نەوێ دەبێ لە بناری شارەزوور لەو کاتەدا هەرکەس بەرازێکی بکوشتایە گوێسکەکانی بۆ بەڵگەی ڕاستی ببردایە بۆ لای مدیری ناحیە بەرامبەر بە گوێچکەی هەر بەرازێک چارەکە دینارێکی وەردەگرت ئەویش ڕۆژێکیان دەچێ بۆ لای ناوچەداری واتە مدیری ناحیەی خورماڵ لە شارەزوور و چەند گوێچکە بەرازێک لە ناو دەسە سڕێکدا لەسەر مێزەکەی دادەنێ و مدیر ناحیەش تەماشایەکی سەروسیمای دەکات دەبینێ مێزەری سپی و پشتێنی سەوز کە نیشانەی شێخەتیە یا شێخێتیە سەری سوڕ دەمێنێ کە چۆن ئەم مەلایە دەست لە گوێچکە بەراجۆ دەدا کە بە پێی فەرمانی شەریعەتی ئیسلام گڵاوە لێی دەپرسێ ئەمە چییە ئەویش دەڵێ ئەمانە گوێچکە بەراجن هێناو من بۆ ئێوە پارەکەم بدەنێ مدیرەکە پێی دەڵێت تۆ مەلای و شێخیشی چۆن ڕاوە بەرازت کردووە و بەرازت کوشتووە قانەیش پێی دەڵێ قوربان خۆم ڕاوم نەکردوون من مەلای دێکەی خۆمان خۆمانم و خەڵکی ئاوایی ڕاویان کردووە ئەو گوێچکە گەورەیەیان لە جیاتی سەرفیترە وەرم گرتووە و ئەو ناوەنجیان لە جیاتی سەرقەڵەمدانەی دوعا و ئەو بچووکەشیان مرد و شۆرانێ مدیرەکە دەمودەست دەزانێ ئەمە هەبێ و نەبێ قانعی شاعرە نەخۆش دەبێ لە خەستەخانە دکتەر دکتۆر پێی دەڵێ نابێ بە هیچ جۆرێ جگەرە بکێشی چەند جارێک دکتۆر سەری لێدەدا هەموو جار دەبینێ هەر خەریکی جگەرە کێشانە ئینجا دکتۆرەکە پێی دەڵێ مامۆستا تکات لێ دەکەم وەکو ناتوانانی جگەرە نەکێشی بۆ ئەوەی زیان بە تەندروستی نەگا نەگات کە دووکەڵەکە هەڵدەمژیتە ناودەمت قوتی مەدە لە دەمتەوە بیکەرەوە دەرەوە ئەویش بە دکتۆرەکە دەڵێ منیش تکایەکم هەیە جەنابی شت کەنان دەخۆی دوای ئەوەی پاروەکەت بە تەواوی جوو قوتی مەدە تفیکەرەوە بۆ ئەوەی ئەو لایەنە خورافاتانەی تێکەڵ باینی ئیسلام بوون کەمیان بکاتەوە ڕۆژێکیان لە دەیەکی مەریوانەوە دەچێ بۆ دەیەکی تر وە سواری گایەک دەبێت چەند جارێک دەکەوێتە خوارەوە کە نزیکی ئاوایی دەبێتەوە دەیناسن دەچن بە پیریەوە و پێی دەڵێن، مامۆستا بۆچی ڕات نەسپارد وڵاخێکت بۆ بنێرین سواری ببی و ئیتر ئەوەندە لە سواری ئەم گایە نەکەویتە خوارەوە؟ ئەویش دەڵێ مەبەست ئەوە نییە بە سواری بێم یان نا، بەڵکو ئاخۆ ئەم گایە لەم دونیایەدا و لەم ئاواییەی خۆمانە و لەم ڕێگا پان و پۆڕەدا ئەمەحاڵی بێ؟ ئاخۆ سبەینێ لەسەر پردی سیڕاتدا چی بکات؟ لە ساڵی 1956 دەچێ بۆ دەربەندیخان، لەو کاتەدا چەند کۆمپانیایەک خەریکی بەستەکەی دەربەندیخان دەبن. مامۆستا کەریم زەندی هاوڕێی لەو کاتەدا ئەفسەری کارگوزار و پەیوەندی یەکێک لە کۆمپانیاکان دەبێ. ئەمیش لە پارچە کاغەزێکی بچکۆڵەدا تەنیا ئەم ڕستەی بۆ دەنووسێ. یا کەریمی کارساز مەدەدێ مامۆسا زەندی دەم و دەست دێت بۆ لای و تێدەگا بە شوێن ئیشا دەگەڕێ دەیکا بە پاسەوانی بلدۆزەرێکی شکاو بە ڕۆژانەیەکی باش قانێع لە دێیەک مەلا دەبێ و کۆمەڵێک کۆلکە فەقی دەبێ ڕۆژێکیان فەقیەکانی پێی دەڵێن دوعای دەمبەستی گورگمان فێرکە ئەمیش ئەم دوو دێڕە شعرەیان پێڕەوان دەکە ئا دانە دانە دانە گورگیش سەگی هەردانە بە گالۆک و بە گۆچان دەم گورگ بەسین لە حیوە فەقەکانە مەلای خەڵکی ئاوایی ئاشکرا دەکەن و خەڵکەکە لەسەر ئەمەلی زویر دەبن گوایە گاڵتەی بە دوعای دەمبەستی گورگ کردووە